لە دوو بابەتا باسمان کرد ئستش تەکمیلەی ئەوە ئەکەین انشاءاللە ئەوەی پەیوەست بوو بانگەوە دوو نقطەی ڕئیسی هەبوو لەوانە یەکەم بانگوێش کاتێک کە بانگەکان ئەیە جێتان لێ بێ بە شێوەیەکی عام لە دواییە ئەڵێن ئەسەلات وەسەلام و عليهیک عليهیکە وعلى ئالیکە واصحابیکە یا ڕسول الله تا دوایی لە کۆتاییش ئەڵێ هەدیەتەن الفاتحە الی بلال الحبشی و الی روح النبی الهاشمی القرشی و الی کافت المؤمنین الفاتحه ئەم شتانە هەمووی مخالفاتن لە شریعەتی ئیسلامە لەبەرەوەی هەموو کتوبی سنە بگەڕێ هەموو کتوبی علەماش بگەڕێ کتوبی فقە بگەڕێ شتێکی وا نبینیتەوە هەمووی دانراوی دەستی ئەو خەڵکەیە بۆ خۆی بە باشی زانیوە و خستوێتە ناو بانگەکەەوە زیادەی خستۆتە سەر بانگەکە بۆیە پێویستە لەسەر ئینسانی موحیدی سنی هەر کەس بۆ خۆی ئەڵێ بابزانین معنای سڵاوات و معنای اللهم رب هذه الدعوة تامەش چییە بۆی غڵەتێکیگەی خەڵکی ڕاستکەینەوە کە داوا لە پێغەمەرەکەن سەل الله وسلم بەعکسەوە پێغەمەر داوامان لە یەکایمە داوای بۆ بکەین لە هەردوو دوعاکەی سەڵاوات و لەگەڵ اللهم رب هذه الدعوة تامە تەماشاکەی سڵاوات یعنی چی ئێستا چی با پێتان بڵێم واللهی بڵێم وەرن نوێژەکانتان معنای چییە زۆربەی زۆری خەڵک نازانێت نوێژەکەی معنای چێت لە تەحیاتەوە تۆ تەماشا بکە یعنی چی التحیات لله والصلوات والطیبات السلام علیک هەتا دوایە ڕوا کۆتایی پێ ئەو تحیاتە معنای چییە ئەو سڵاواتە معنای چییە سەڵەوات یعنی خوایە پلە و پایی پێغەمبەر بەرزکەیتەوە سەل الله وسلم خوایە قەدری بەرزکەیتەوە خوایە ئەجر و پاداشتی بیتەوە لە سەرەوەی کە تعلیمی ئەو ئومەتەی کرد تۆش ڕێزی لێبنی لە مەلەکە لە علا خوای تەبارو تعالی لەمە لە لە علا ڕێزی لێبنی خوایە لە لای خۆت و لە لای جبرائیل و میکائیل و ئیسرافیل و لە لای حملت العرش و لەلای هەموو مەلایکەکانی ئاسمان خوایە پلە و پایی بەرزکەیتەوە تۆ دوعای بۆکەی پاشان ئەڵێ اللهم رب هذه الدعوة التامة یعنی ئەی خوای ئەو بانگە ڕێک و پێک و تەواوە چکە هەموو داوە و هەنگو هەموو بانگەوازێکی تر باتی لەو نقصانە إلا ئەو دوعاە بێت کە تۆ بانگەکە بۆ یەخواپەرستی هەموو ڕۆژێ تۆ ئەو دوعاکەی هەموو ڕۆژێ بەس لە دوای بانگەکان ئەو بە خۆ دەیڵێ ئەو بانگێش نایڵێ ئەوش مخالفاتێکی تر لە مەسلەی بانگە پاشان ئەو فاتحەیە کاڵی فاتحە بۆ پێغەمەر سەل الله عليه وسلم ئیمامی شافعیە فەرمێ وەکو ابن كثير لە نەقلەکە لە سوورەتی نەجم و لەیس للئینسانی إلا ما سعى واتە هیچ شتێک بۆ ئینسانەکانی إلا و نەبێکە خۆیانی کرد دەڵێ ئیمامی شافعی ابن کەثیر فەرمێ ئا لەو ئاەتە ئیسیمباتی ئەو حکمەی کردو فەرموویەتی خوێندنی قورآن ناچێ بۆ مردووان خوێندنی قورآن ناچێ بۆ مردووان ئەگەر بچوایە پێغەمەری کرد صلی الله عليه وسلم والله یەک حەدیث نابینیتەوە پێغەمەر و توێتی فاتحە صلی الله عليه وسلم بۆ خەدیجە فاتحە بۆ زەینەبی کچی خوزەمێ چکە دوو خێزان لە خێزانەکانی لە زمانی خۆی مرد پێش خۆی نۆ خێزانی بەجێهێشت دوانی لە زمانی خۆی مرد سێ کچی لە زمانی خۆی مرد زەینەب و ڕۆقەیە و ئوم کەلثوم فاتیمە لە دوای خۆی مرد سێ کچ دوو ژن مامی ئەمان هەمووی مسلمان بوون ڕۆژێک نەجێڕایە بڵێ فاتحە بۆ خەدیجە و فاتحە بۆ زەینەب و فاتحە بۆ ئەوەکانی تر بۆیە فەرمێ ئەم قورآانە هەرکەس بۆ خۆی بێ بیخوێنێتەوە ئەوەشی ئەمڕۆ دەستی خەڵکی پێ بڕن وەربا خەتمەیەک بنێرم بۆ مردووەکە دادێ ئەوەندە وەرە قمبەرێ یا لەسەر قبران یا لە ناو تەعزەکان خەڵکی خۆی خڵەتێنێ بەڕاستی بۆ شت شت ڕاکێشێ ئێمە بە ئەهلی ئەو گەڕەکەی خۆمان ئەڵێن ئەڵێن برایان هەر کەس مردووی لێ مرد با پێتان بڵێم باشترین شتی ئەو مردووە چیە واجبەکان چییە؟ واجبەکانەوە یەکەم بیشوی دووەم کفنی کەی سێم نوێژی لەسەرکەی جارێ نوێژ لەسەرکردن بزانە چەند فەضیلەتی گەورەی هەیە گەر بەڕاستی کەسان کۆ ببنەوە لەسەر نوێژی لەسەرکە مەعل ئەسەف بەجگەرە خواردن و بە کابرای پانتۆڵ لە پێ و ئەنوا عشقال لە دەری مزگەوتەکە ڕاوەستێت دوو کەس نوێژی لەسەرەکە و یاڵە بڕۆ نایەت نوێژەکەی لەسەر دوایش دانیشێت سێ ڕۆژ لە تازەگەل فاتحە هەڵە یەک دوو سێ چوار پێ شش حەوەشت ئەو فاتحەکەیت کە خۆی فاتحە دروست نییە بیخوێنی ناچێ بۆ مردوو ئەوش گاڵتەشی پێەکە چەند هاشتمان وان بیستوە کاکە چەند هاشتی وامان بیستووە کەواتە تۆ چیەکەی ئەو چواشتە واجبە لە حەقی مردووەکەت پاشان لێگەڕێ با خەڵک هەر کەس بچێتەوە شوێنی خۆی و دوعای خێری بۆ بکەن ئەگەر حەجی بۆ نەکراوە حەجی بۆ بکەن ئەگەر عمرەی بۆ نەکرا عمرەی بۆ بکەن ئەگەر ڕۆژووی نەزری لەسەر ڕۆژەکەی بۆ گرنەوە ڕۆژی ڕەمەزانی لەسەر کەفاەتەکەی بۆ بن ئەمە نوێژ ناگەڕێتەوە ئیسقاتیش نییە ئەم هەموو خۆخڵەتان نەچیە وەرە ئیسقات دەسەڵاتی بۆ گادێەوەە پارە و نازانم چی و لاولە نوێژ عیباەتێکە خوال لە هیچ کەسێکی قوبڵ ناکای لە نەفسی شخصەکە خۆی نەبێت نە کوڕ نە کچ ناتوانێت بۆت بکە نە باوک نە دایک ناتوانێت بۆت بکە ئەبێ خۆت بیکەیت ئەڵەن ئیسقاتی سەڵات پاشان دانیشن لەبەر عیب و عاری خەڵکەکە هادی کاکە لە قاعەیەەکە ئێ کابراەک دێنن بە شش حە وەرەقە و بە دە وەرەقە ئستا مەلای ئافرەتیشمان بۆ دروست بووە نازانم نەخوێنەوار هیچ قل لە فول جا ناکەنەوە دەسەکەن بە دەفلیان و بە گۆرانی وتن و بە دەنگی بەرز یعنی بەلایەنە تێپەڕی لاواندنەوەیە لەسەر گۆرانی هیچ و پوچەکانی کە گوێتان لێبێت ئەو چێ بۆ مردووەکە ئەمە هەمووی جەهالەتی ئەو ئومەتە دەرەخا ئەو مردووە ڕۆی ئەو مردووە بە عملەکەی خۆی ڕۆی ئەوەی کە ماوەتەوە تۆ بۆی بکەی پێغەمەرە فەرمێ سەل الله عليه وعليه وسلم ئەو شخصە علمێکی هەبوو بێ بڵاوی کردبێتەوە بە خەڵک قوتابیەکانی قوتابی قوتابیەکانی هەتا دوایی بریتییە لە پێشخستنی پارشێو دەبێت پارشێو دوا بخرێ نەک پێش بخرێ کابرا لە سعات دوانزە نانەخوا یان ناخوا پارشێو ناکاتەوە دەڵێ نا بەخوا حەزم لێ نییە توانم حەزم لێ نیە یاخۆت حەز پێش یەخم بۆی کەەوە لە دەستم دەرنەچێت تۆرە کاکە سعات هەیە شتێ بینێرەوە سعات سێ و ئەوەندە بانگەیە پێش ئەو کاتە هەستە دەڵێ ئەنەسی کوڕی مالیک فەرمی لەگەڵ پێغەمبەر صلی الله علیه وسلم پارشێومان کرد دوایی هەستا بۆ نوێش وتمان چەندێک بوو لە بینی پارشێوەکە و بانگەکەیە فەرمی بەقەدەر پنج ئاەت خوێندنەوەی پنج ئاەت یەکێکی لە مخالفاتەکان ئەوەیە لە کاتی بانگە کابرا ڕاکە بە پەلەپەل ئاوە خواتەوە لە کاتی بانگەوە بانگەکایە الله وەکبەر الله وەکبەر هەدە دێ خێرا پەرداخیاوم بەرێ با بخۆمەوە ئەو غەڵەتە ئەم لە کاتی بانگا خواردنەوەیە بێ ئاگادار بی ئەگەر کابرای بانوێش بزەبت لە کاتی خۆی بانگ بە ئیتر تۆ لە ئەڵڵا ئەکبەر بێ دەم بگریتەوە نابێ بڵێ وڵا ئەسنای بانگەکە قەی ناکە هەچی هەتا لێ بێتەوە مشکیلە نییە ئەو غەڵەتە چکە ئەو بۆی دەرکەوتکەوە فەجری صادق دەرکەوت لەگەڵ فەجری صادق دەرکەوت بانگە درێ کە بانگیش درا نابێ هیچ بخۆی تاخیر بکەیت سەیری کەن پێغەمەری خوا فەرمێکی عليه الصلاة والسلام المؤذن مؤتمن ئەو بانوێژە ئەمیندار کراوە لەسەر ئەو بانە نابێ پێش و پاش بانگ بابێت لە کاتی خۆی بانگ بە ابن حجر بازەکە فەرمێ لەو بدعا منکەرانی کەوا هەبوو لە زمانی ئەو باسێکە ئەڵێ لەو زمانەیە کە داهێنراوە ئەوەیە کە بانگی بەیانی ڕوبع سەعاتێک یاخود بیست دقەیەک لە کاتی خۆی ئەدرێ لە ڕەمەزانە لە پێش کاتەکە یعنی ئەڵێن گوایە بە احتیاط کەین ئەڵێ مە غەڵەتە نابێ واگە ئابزانە لەو زمانەشە چۆن بدع هەبووە و چۆن علەمایان ئینکاریان کردووە یەکێکیکە لەو مخالەفەتانە ئەوەیە ئێمە بە ڕۆژوە بین بالفعل یەکەم ڕۆژ و دوم ڕۆژ لەوانەیە کەسانێک لە بیریان چچکو عادەتیان وانە بۆ بە ڕۆژوە بێسەوە بە ڕۆژوە لە بیریانە چێ ئاوە خۆنەوە یا شتێگە خۆن دوایی کەوا بیریانەکەوێتەوە زۆر بێ تااقەتە بن ئەه والله ئەوم کرد چەند گوناحێکی گەور کاکە گوناحت نەکرد نا ڕۆژۆکە دروستە پاشان شتێکی زۆر ورد هەیە ئاگاداری بن کە تۆ کەسێک ئەبینی ئاوە خواتەوە لە کاتی ڕۆژوو ڕەمەزان لە بیری نییە یا شتێگە خوا شتێگە با بۆ دەمی ئاگای لە خۆی نییە تۆشە زانی ئاگای لە خۆی نییە هەڵوێستمان چی بێ بەرامبەر بەوە لێ بگەڕین بخوا بڵین وڵاو ڕستێکە خوا بۆی نردووە یان بڵێین مەکە کاکە تۆ بەڕۆژووی کامیان دروستە علەما فەرمی بێ پێی بڵێ نابێ بڵێ وڵا قەی ناکەەوە ڕستێکە خوا بۆی نردۆ با خۆ لە بیری نیە قسە نەکەی نا علەمایان لەسەر ئەوە ئەفەرمونون پێویستە خەڵکی ئەگەر بینی کەسێک شتەخوا ئەگەر بە لە بیرچوونەوەش بێ بڵێ مەخۆ بۆ ئەوەی لەو ڕۆژە ڕێزی ئەو ڕۆژە بگیرێ ئەگەر بە لەبیرچوونەوە بێ یاخود بە عەمدی بێ ئەبێ ئەمر بە معروف و نەی لە منکر لە جێگەی خۆیان بکرێت کە پرسیار لە علەمایان کراوە ئەو جوابیان ناوەتە و تویانە هەر کەسێک گەر بینی کەسێک ئەخوایە ئەخواتەوە لە مانگی ڕەمەزانە وجب إنكاره عليه واجبە تۆ ئینکاری کە یعنی گوناحبارە بێگر پێی نەڵێ ئەبێ پێی بڵێ کاکە لی گەڕێ بە خۆی بخوا خۆ نازانێ مشکلە نیە ئەخە تۆ تاوانبار بووی لەبەرەوەی تۆ بەوت نەوت پاشان یەکی چکە لەو شتانی کەوا مخالفاتە تاخیرکردنی بانگی مەغری بەکەیە ها بانگی مەغریب تاخیرەکەن بانگی مەغریب نابێت تاخیر بکرێ بانگی مەغریب لە کاتی چوونە خوارەوەی خڕایی خۆر کە چوو لە ئاستی زەویەکی دەشت یاخود بەحر ڕۆشتە خوارەوە تەواو کە دیار نەما ئەلو کاتای تر شەویێت ئیترە بێ بانگێش لەو کاتە بانگ بە ناوێ بڵێ وڵا بە پێنج دقە ڕابوەستم تا بە تەواوی ئەڕوا یا تا و سووراییە نامێنێ علاقی سوورایی ئاسمانمان نییە خۆرەکە خۆی چۆ خوارەوە تەواو یەک دەقەش خۆت تاخیر مەکە وتی ئەله وەکبەر یەکسەر ئاوەکە بخۆرەوە یەکسەر خورماگە بخۆ گەر خورما هەبوو یەکەم جار خورما اینجا ئاوەکە بەمان ناگادار بن لەسەر خورما یەکەم جار یا ئەگەر نەبوو لەسەر ئاو لەما فەرمونون ئەو ئینسانە کاتێک کەوتین و برسیە بێ دەرجەی سوکەری لە خوێن دێتە خوارێ پێغەمەری خواسە لە الله عليه وسلم ئرشادمانەکە بۆ خواردنی ئەو خورما شیرینە ڕاتە خوارە و ئاوەکەیەکەی بەسرە یەکێکیکە لەوانە بەکارنەهێنانی سیواک لە دوای زەوا لە دوای نیوەڕۆ زۆر جارە بیستین بە خەڵکی ئەڵێن ئێوە سیواک مەکەن لە دوای نیوەڕۆ سەبەبەکەشی چییە؟ دەڵێ چونکە ئینسانی مسلمان بۆنی دەمی ئەگۆڕێ ئەو بۆنە لە لای خوا زۆر خۆشەویستە ئەو بۆنە لامە بە لە دەمت بەبان علەمان ئینکاری ئەم قسەیاکەن علمای محققین انکاری لەم ئیشا لەم قسەیە ئەکەن ئەڵێن پێویستە ئینسانی مسلمان بۆن خۆش بێ دەبێ ئاگاداری ناودەمی خۆی بێ بۆ گەن نەکە ئێوە تەماشای دەست نوێژگرتن کە دەست نوێژ لە هەر کاتێکە دەگری دەگری حتا لە پێش مەغریب بە دە دقە بە پێنج دقە مەسەلە لە ناو دەست نوێژ ئەگەر ئاو لە دەم ڕانەدەی دەست نوێژەکەت بەتاڵە بیاو لدم ولودد رابي پێغەمەرە فەرمی عليه الصلاة والسلام إذا توضأت فمضمض ئەگەر تۆ دەستنوێژت کرد ئاو لە دەم ڕادا کەسانێک دێن دەڵێن ناکاک ئاو لە دەم ڕنادەین با بۆنی ناخۆشەکەی دەمما بمێنێت چکە لە لای خوا خۆشەویستە کاکە باسی ڕۆژی قیامەتەکە لە لای خوا لە ڕۆژی قیامەت ئەجینا تۆ وەرە بۆنی دەمی هەر کەسێکی ڕۆژوانکە حەز ناکەین هەموومان واین حەز ناکەی بۆ نیکەی خۆش نییە لە لای ئێمە خۆش نییە بەس ڕب العالمین سبحانەوە تعالی وای داناوە لە ڕۆژی قیامەت لە میسک خۆشتر ئەو بۆنە ئەو لە ڕۆژی قیامەت وایە بۆ یاگاداری ناو دەمت بە ئەو لە دەمت ڕایە سیواک بکە هیچ مانع نییە لە ئەوەڵ تا ئاخیری ڕۆژەکە تۆ دەموبلت بە خاوێنی ڕابگری وەگەر خۆت نەشوی چۆن نوێژەکەی ئەو کاتەکە تووشی جەنابەت بی کەواتە مانیع نیە لە خۆشردن لە خۆ فێنکردنەوە بە زوریا بە ئەو نەچێتە قوڕگت ئەو نەچێتە ناو کەپوت یەکێکی کە لەو مخالفانە ئەوانەیەکەوە دەڵێن گوایە لە شەوی ڕەمەزانە مەچۆرە لای خێزانت هیچ ئەسڵی نییە خی تعالا بە نەسی قورآان بۆی باس کردوین کە تۆ توانی لە شەوی ڕەمەزانە چیتە لای خێزانت ئەو لەمانەی کە نەچوون مەژغڵون بە عیباەتەوە ئەوە بە خۆیان حاڵیان وا بووە نەک لە بەرەوەی ئیشەکە حرامە ئللا لە عشری ئەواخیرانە بێ باشتر وایە ئینسان خەریکی ئەتیکاف ئەتیکافیش لە مزگەوت ئەو کاتە نابێ یەک لە هەڵەوە شوێنێرەوەکانی ئەتیکاف بە بچیتە لە خێزان چکە بێ لە مزگەوت بمێنیتەوە کاتە فریای ئەوە ناکەوێت یەکێکیکە لەو مخالفانە مناڵی بچووک ئەوانی تەمیزیان پیا کردووە نایڵن بە ڕۆژوو بن دایک و باوشە نە بە ڕۆژوومە بە ڕۆڵە تۆ ناتوانانی بۆچی ناتوانێت فێریکە هەر لە مناڵیەوە فێریکە سەحابەکان مناڵەکانیان فێرە کرد بە ڕۆژووە بوون ئەگەر بگری نایە بۆ ئاو بۆ خواردن دەچوون بکەش و شەشتیان لە خوری بۆ دروست دەکردن مەژغولیان نەکردن هەتاکو ڕۆژەکەیان نشکە بۆی فێر بن لە مناڵیەوە هی ئێمەش ئێستا ئەڵێ چی هەژدە ساڵ ئەڵێ هەتا هەژدە ساڵ مناڵە جارێ هەتا هەژدە ساڵ مناڵە ئەو باڵق بووە ئەڵێ مناڵە ئەمە بەشێک بوو لەو مخالفانە مخالفانەکانی تر هەڵەگرین بۆ ڕۆژانی ئایندە ئینشاءله خۆی تەعالا یارمەتی بە نقطەیەکی زۆر مهم هەیە ئەویش بریتییە لە مەسەلەی نەخۆشیەکان و بەکارهێنانی ئەو شتانی کە ئەمڕۆ خەڵک وا ئەزانێکەوە ئەو بەکارهێنانی ئەو شتە طبیانە ڕۆژوو ئەشتێنێ ئەویش لەو مخالفەتانەیە کە خەڵکی نازانێ علمی پێی نییە کەلامی علەمای نەخوێنەوەتەوە لە خۆیەوە فتوایاڵێ کاکە بۆ شتاشتێ بۆ چۆن بۆ ناشتێ چۆن بۆ ناشێ بۆ خۆی تێەکەوێ ینی ئەو بابەتانە ڕاست نین ئەوەی کەوا ڕۆژوو ئەشتێنەوەی کە بچێتە ناو مەعیدە حتا بە دەمیش دەستکەی بە دەم تا ڕۆژوو ناشتێنێ ئەبێ بڕاتە گەرو بڕە ناو مەعیدە اختلافێ لە لای علەمایانی ئەم سەردەمە لە بەرەوەی بە خاخی ڕەبوو ئەوی کەوا کەسێک کە ڕەبووی هەیە بەکاری هێنێ لە کاتی خۆی نەبوو ئایا ئەوە ئێستا ڕۆژووە شتێنیان نە اختلافێ لە بین علەما لە لای علەمای محققین قولی صواب ئەوەیە کە ناشتێنێ هەنی کابرا گەڕ ڕەبووی هەبوو تەنگە نفەس بوو دەتوانێت بە ڕۆژوو بێ و ئەتوانێت بە خاخەکەشی بەکاربێنێت چکە ئەو بە خاخە لە ئەسڵا چییە بریتە لە چی لە هەوایەک لەگەڵ کەمێک کەمێک پرژە ئاو کەمێک پرژە ئاو ینی وەک وایە تۆ ئاو لە دەمە دڕابی ئێ ئەو لەوەش کەمترە ئەو لە بەرەوە ڕۆژوو ناشتێنێت یان باس لەوە ئەکرێ ئەو حەبانی کە ئەخرێتە ژێر زمان بۆ عیلاجی ئەزمەی قەلبی بۆ دڵ هەیە نەخۆشی دڵی هەیە پیاو تۆ حەب لە ژێر زمانت دانێ ئەتوانێ ئەو حەبە لە ژێر زمانی دانێ کە بە ڕۆژووە دەڵێ ئەو حەبانە ڕۆژوو ناشچێنێ لەبەرەوەی ناچێتە ناو مەعیدا ئەو دەمارانی ژێر زمان هەڵی ئەمژێ بۆ خۆی و نەخواردنەوە نەخواردنەوەیە لە لای محققین ئەو قەولیان هەیە کافەرمون ڕۆژوو ناشچێنێ نەک حەبەکە قووت بێ ها باسی حەب قوودان ناکەین باراستۆڵێک یا فلانێ قووت بۆ هەڵیە ئەو هەنا حەبەکە لە ژێر زمانی دانێ و لە ژێر زمان بۆ خۆی امتیساسێکا و هەڵێمژێ لە گەرو ناچێتە خوارەوە ئایا ئەوانەی کەوا ئەو دەرزیانی کە مغەذینین دەرز یعنی دەرزی هەیە مغەذیە و دەرزیە مغەذینیە مغەذی چی ئەوەی کە بۆت هەڵەواسن ئاوەکەی کە تێ دەکەن ئەوە بەڵێ ڕۆژوەش چێنێ ئەگەر کەسێک گەشت ئەو حاڵەتە بیبن بۆ خەستەخان ئاوی تێبگەن ئەو ئاوە بۆ خۆی خواردنا کەواتە تۆ ڕۆژەکە شکا بەڵام ئەگەر بێت و دەرزی دەمار بێ یا دەرزی عضڵە بێ لێ دەن ڕۆژەکەت ناشێت ئەو میزاری کە ئەکرێتە ناو مەعیدا ئەکرێتە ناو مەعیدا هەر لە قڕگا چێتە ناو مەعیدە وی فەحسی مەعیدە و دوای دەرەهێنرێتەوە دەڵێ ڕۆژوە شتێنیاننا دەڵێ نزیکتر لە ڕاستیەوە ئەوکان ناشتێنێ چونکە ئەوە نەخواردن و نەخواردەوەی و نەچێتە ناو مەعیدە قەترەی لووت ئایا ڕۆژوە شتێنێ دەڵێ زۆر لە علەمایان دەڵێ بەڵێ دەیشتێنێ هەندێک لە علەمایان دەڵێ نە ڕۆژۆکە ناشتێنێ بەڵام ئەگەر ورد بینەوە لی قەترەکە ئەگەر نەڕواتە خوارەوە بۆ گەرو ناشتێنێ ئەگەر بەس پەیوەندی بێ بە ناو کەپۆکە خۆیەوە هەروەکو چۆن ئەو لە لووت دڕایی بەس پێغەمەرە فەرمی عليه سەڵات سلام مبالغەی تیامەکە بۆی لە گەرو نەچێتە خوارەوە بادام لە گەرو نەچوە خوارەوە هەروەکو بە خاخەکەوایە غازی ئۆکسجین ها بینن کەسانی غازی ئۆکسجینی بەدانن ئایا ئەوە ڕۆژوە شتێنێ دەڵێ ناشتێ لەبەرەوەی ئەوە هەوایە هەوا دێت و دەڕوات چ پەیوەندی بە خواردن و خواردنەوە هەیە ئەو پمپانی بە کەپووا دەکرێ ئەوانەی حساسێتیانێ ئایا ڕۆژوە شتێنێ دەڵێن ناشتێنێ هەروەکو بەخاخی ڕەبوو وایە ئەویش ناشتێنێ ئەڵێ ئەو شخصی نەخۆشی کە تەخدیر ئەکرێ واتە بێهۆش ئەکرێ دەرزی لێدرێ بێهۆش ئەکرێ ئایا بەهۆی ئەو دەرزی بێهۆشەوە ئەشتێ ڕۆژەکەی دەڵێ ئەگەر هاتوو ئەو نەخۆشە ئاگای لە خۆی نەما بە تەواوی بە درێژایی ڕۆژەکە دەڵێ دەیشتێنێ بەڵام ئەگەر بەشێک لە ڕۆژەکە و دوای هۆشی هاتەوە دەڵێ ناشتێنێ قەترەی گوێچکە دەشکێ یان ئاو لە کاتی خۆشۆردن بچێتە ناو گوێچکە دوای ئاوای لێ دەکەی دێتە دەرەوە دەشکێ دەڵێ ناشکێنێ قەترەی چاو ئەگەر چاوت پێویستی بە قەترە بوو بیکەیتە چاوە درۆژەکە دەشتێ دەڵێ ناشتێ چونکە وانە هیچی ناچێتە ناو مەعیدا ئاگادار بن ئەو مەڵحەمانی لە لاشە دەدرێ هەیە مەڵحەمی بۆ نووسراوە لە دەستی لە لاقی لەو جێگانی ئایا ئەوانە ڕۆژوو دەشتێنێ دەڵێ نەخێر ئەوانە ڕۆژوو ناشتێن قەستەرەی شەراین کە بۆت دەکرێ شەراین قەستەرە ئایا ڕۆژوو دەشتێنێ دەڵێ نایشتێنێ شۆردنی کلیا، شۆردنی گورچیلە زۆر جار مەوادی لەگەڵای ئاگادار بن ئەمەو کۆکانی تر نییە مەوادی مغەدیە سوکەری لەگەڵای ئەوە دەیشتێنێ هەروەها ئافرەتان شۆردنی دامێنیان کە لە لای دکتۆر بۆیان ئەکرێ ئەڵێ ناشچێ چونکە ناچێتە ناو مەعیدا حقنەی پاشوی ئینسان کاتێک کەوا ئاوی تایە یا مەوادی مغەذی تایە دەڵێ ئەگەر ئەو ئاوە کاچێتە ناو ئەو ڕیخۆڵانەوە لە پاشوی ئینسانەوە مادام مادەیەکی مغەذی بێ ڕیخۆڵەکان هەڵی بمژن لە پاشوی ئینسانە دەڵێ دەشتێ تەبەڕوع بە خوێن ئەو ئێستا داوای خوێنەکەن مەسەلەن ڕۆژوی ڕەمەزانە ئایا خوێن بیت ڕۆژەکە دەشتیان نا ئەم بابەتە پەیوەستی هەیە بە چیەوە بە مەسلەی حیجامەوە حیجامە خلافێکی زۆر شەدیدی تیا واتە خوێنگرتن لە خۆ ئایا لە ڕۆژی ڕەمەزان لە ڕۆژی ڕەمەزاندا کە بە ڕۆژووی یاخود غیر ڕەمەزانیش ئەو کاتانی بە ڕۆژووی ئەگەر هات و حیجامت کرد کەڵ شاخت کرد ئایا ڕۆژەکە دەشتێ